کاسێتی شەشەم لە دیوانی قانع لە کۆکردنەوەی بورهان قانع دیوی یەکەم لە لاپەڕە سەد و هەشتا و سێ و ئاشکرایە تۆ شتێکی چاکی هۆی سەرکەوتنی دیار و خاکی لە گڵۆپ چاتر بەرز و ڕووناکی لە پێشکەوتنە سوارێ چالاکی ئافەرین زانین هەزار ئافەرین بەڵام ئەی زانین لێم زویر مەبە توو سەر ئەرستۆ لێم دڵگیر مەبە حەزەکەم گەنج بی هەرگیز پیر مەبە لا بە خزمەتکار شا و وەزیر مەبە ئافەرین زانین هەزار ئافەرین. هەر تۆش ئەسبابی خوێن ڕژاندنی هەر تۆش ئەسبابی مێشک پژاندنی هەر تۆش واسیتەی ژن قیژاندنی هەر تۆش واسیتەی خاک بێژاندنی کەللەچەی دەستی کۆمەڵی بێتین. شەستی ڕێکە خەی وەک هەوری بەهار گوللە ئەڕژێنێ لەسەر تا بە خوار هەزاران نەکوژێ وەکو گەڵای دار هەژاران نەکوژێ وەکو گەڵای دار بە بۆنەی تۆوە زۆرەکە زۆردار کەللەبچەی دەستی کۆمەڵی بێتین. گشت خەتای تۆیە ئاهی دڵی تەنگ گشت خەتای تۆیە لە ڕووی گێتی جەنگ تۆ بێ دەسەڵات ئەگۆڕی لە ڕەنگ ماڵی خەڵکە خۆن بە لوولەی تفەنگ کەللەبچەی دەستی کۆمەڵی بێتین. قومبەلەی زەڕە تۆ هێناتە کار بە یەک قومبەلە ئەسووتێ چەند شار ئەکەی بە مرد و چەند کچی نازار چاک وێرانەکەی بەر کۆشک و تەلار کەللەبچەی دەستی کۆمەڵی بێتیم. هەرسێکمان. من و شعر و گەدایی پێکەوە بووین بە تحقیق هەرسێ هی یەک بووک و یەکشوین. من و شێخ و مەلا هەر سێ بە وەڵڵا بەهەشتمان دا بە شەکر و بۆ سەقەر چووین من و سۆفی و بزن هەر سێ بە ڕیشین لە ڕیشمان تێ بفکرین هەر وەکوو جووین من و کەروێشک و بەگزادە لە ترسا سەر و گوێ نزم دایم هەر وەکوو بووین. من و دێوانە و حافز لە بۆنان هەمیشە قیل و قال و حا و حو حووین. من و سەرکار و میر بێ ئیش و کارین کە بۆیە بێوەفا و بێ شەرم و ئابڕووین. من و شێخزادەکانی ئێستە کانێ لە پاش چەندێک لە هەی توور و لە هەی تووین. لەگەڵ بولبول ئەی بولبولی بێدانە من و ئێوە هەژارین هەردوو وەکو یەک منتەزری فەسڵی بەهارین تۆ چەشنی من و من وەکو تۆ بێکەس و کارین داماو و کز و دەربەدەری کوچەی شارین یا بەندی قەفەسخانە وە یا وێڵی دیارین. تۆ شێتی دڵ و من بە هیوای بەرزی وڵاتم تۆ مەستی گوڵ و من بە فیدای عەزم و سوباتم بەم جۆرە ڕۆم شەرتە هەتا ماوە حەیاتم تا دەست نەکەمە گەردنی ئاواتی نەجاتم ڕووم نایێ بڵێم زادەی شێرانی شکاریم. من شیوەن و گریان و ئەتۆ شۆڕ و تەرانە تۆ بەزمی سبەینان و منیش ئاهی شەوانە من بۆ وەتەنی بێکەس و تۆ دانە و لانە بنواڕین لە بۆ سووڕی کەچی چەرخی زەمانە بێ سووچ و خەتا بۆچی وەها بێبەشی یارین ئەی بولبولی هاودەردی خەفەتباری دەروونڕێژ تۆش هەر وەکوو من بێکەس و بێ یاوەر و بێ خوێش هەردوو وەکو یەک پەست و بریندار و جەفاکێش کەی بێ کە برینی دڵی هەردوو ببێ ساڕێش بێ باک بڵێین ئێمە لە ناو گێتی دیارین قانع من و تۆ و بولبول و خەم چەشنی برا بووین بۆ یەکتری ئەم چوارە تەواو پشت و پەنا بووین هەریەک لە بۆ ئەو سیانی ترە زۆر بە وەفا بووین بۆچی من و خەم ئێستە لە ئەو دوانە جیا بووین بولبول لە گوڵ و گوڵ لە چڵ و ئێمە لە خاری. شێرانی مەکتەب ئێوە ئەی شێرانی مەکتەب واسیتەی ژینی منن واسیتەی ژین و ژیان و ڕۆحی شیرینی منن کۆمەڵی ئەولادەکانم وان لە زوڵماتی جەهل تاقە ئێوە خوێندەوار و ئەسڵی نوورینی منن مودەعی گەر بێ خەیاڵی نام و نەنگی من بکات بۆ ویقایەی حیفزی نەنگم ئێوە پەرچینی منن ئاسمان نا بێ خەیاڵی بەرتەی و زیادی بکە ئاسمان نابێ خەیاڵی بەرتەری و زیادی بکە ئاسمانی ئاسمانم ئێوە پەروینی منن سەدکە دێم و بێ بەراوم من لە کوێ قرفە لە کوێ تێبفکرین تخوا مەئموری تەخمینی منن مەرهەمە تەسکینی زام و دکتەرە دەفعی بەڵا بۆ دڵی پڕ ئێش و زامم ئێوە تەسکینی منن گەر وەکو قانع لە بۆ تەرفیعی من کۆشش بکەن لاوەکانی خۆشەویستم کۆڵەکەی دینی منن. لەمەولا چی بکەم منم کەمتر هەژاری خاکی کوردان ئەنووسم کۆمەڵی ویژدان و عرفان وەرن کوردینە گوێ بگرن لە قەولم کتێبێ تر ئەڵێم وەک باخ و بێستان لە وەعز و مەوعیزە و ئەشعاری میللی لە تاریفی وڵات و ئاو و کوێستان لە فەزلی گەورەیی و ڕەسمی بچووکی لە تەعلیمی مناڵ و ئەهلی عێرفان لە چاکی ئیتیفاق و کۆمەکی یەک لە هەڵگرتن چەک و وێستانی مەیدان، لە باسی کاسبی و تەعلیمی نووسین، لە ناسینی نژادی داک و بابان، لە کۆششکردنی ئەفکاری میللەت، لە ئەوزاعی مەلایی و باسی شێخان. منم قانع بە تەنیا و بە بێ کەس. خوا هەڵسن لە خەو و لاوانی نیشتیمان. بۆ کچەکان ئێمە کە کچین دولبەری دڵداری جیهانین خونچەی چەمەنی باخی گوڵی کوردانین ئەستێرە لە ڕووی ئێمە چلۆن خەجڵەتی نابێ شەق لەو کوڕەوە دەست بە خەنە و مەیلی حەمامە قوربانی کوڕی سەرکەشی کوردانی زەمانین وەختێ بە سەفا سەف ئەبەستین ڕۆژی سەیاحەت مایل بە کوڕی کوردی وەکو شێری ژیانین. ئێمە کە کچین قوڕبەسەر و مات و حەزینین بۆ بێکەسی ئەم خاکە جگەرزام و برینین ئەی کۆمەڵی گەنجانی موسەمما بە منەوەر بۆ مەرگی وەتەن ئێمە هەموو ئەلبیسەشینین چۆن ئێوە هەموو بێ خەم و بێ بیری وڵاتن ئێمە بە غەزەب دڵ بە خەم و دیدەگرینین سەد کاشکێ لە جێی ئێوە سەفی ئێمە بوایە ئەدی کە چلۆن حازری مەیدانی یەقینین. داخمان ئەوەیە ئێمە ژن و ئێوە پیاون، ئێوە بە هونەر مەستی مەی و ئێمە مەتینین. هەر ڕۆژێ کە ئێوە بە ئەمەل سەیر و سەفاکەن، ئێمە هەموو بۆ ئێوە خەریک زاری و شینین. ئێمە کە کچین هەر بە کچی عاجز و پیرین، داماو و سەراسیمە و بێ شەوق و ئەسیرین. قانع بە هەموو تەبعی غەزەلخوانی خۆیۆ. خوای نێر و خوای مێ لاکن ئەمە زۆر عەیبە کە بێ پشت و زەهیرین دوێنێ کچێ ئەیوت بە کچانی وەتەنی کورد ئیعلانە ئەیا هەرچی کە پیرین و سەغیرین ئەم دەرپێ لە پێمانە لە پێی بێ هونەری خاک ئەمیشە لە سەرمانە لە سەر بەد دڵ و ناپاک. بە لاشە بەرز و زگەستوور و سەرزل، کەفەڵ گورج و پەراس و چیخ و گۆپان، شەقاودار و دوو شانە بەرز و ملقنج، کلک شۆڕ و سپی تووک و قەوی دان، لە کەوشی سم هەتا لاری ڕەفیزگەی، خەتێکی موستەقیم بێ کەسر و نوقسان. شەوێ پێم وت چلۆنی یاری دێرین، ئەوا سەرما بزووت دەستم بە دامان، ئیتر زستان و کاتێ دارکێشانە وەکو ساڵانی پێشوو بێرە جەولان نە نانم هەس نە شەکرم هەس نە چایی نە بەرگی خۆم و ژینی باقی خێزان هەموو هەر چاوەڕوانی هیمەتی تۆین بنرکێنی بە بارۆ بێیتە مەیدان. وەڵامی کەر وتی، قانع ئەسەف بۆ بێ حەیاییت، حەیا زۆر خۆشە بۆ پیاوی بە ویژدان، بە کام جێ، کام گەوڕ، کام ناڵ و بزمار، بە کام ڕەشوە و جل و جلبەند و کورتان؟ ئەمە چل ساڵە من بارکێشی ئێوەم، بە خەو نەمدی جەواڵی ئاڵفوودان. وەسای ناڵبەندی من وەک تەیری عەنقا، نەبینراوە لە ڕووی دەورانی دەوران. بە ئەو ناڵە قەسەم نەتدا لە ژێر پێم بە ئەو جۆیە قەسەم نەمنایە ژێر دام قەسەم بەو گازە نەمدیوە بە عومرم بە ئەو چەک و شەکە نەمدی مەر لە مەیدان بە ئەو چەک و شەکە نەمدی مەر لە لێدان ئەبێ خێرم نەبێ غەیری زەڕەزەڕ ئەگەر وردیشی کەی ئەعزام بە گۆچان. هەژاری گەدایی سەیرە ئەی یار و ڕەفیقان گەهێ پۆشتە بە پینە و گاهێ عوریان گەهێ تووڕە لە ئەولادی لە برسا گهێ داوا لە حاجی بۆ لە تێنان. براکەم دەوڵەمەندی شوا ئەزانێ گەدایی بۆ ئەو دروست کرد زاتی یەزدان براکەم دەوڵەمەندی شوا ئەزانێ گەدای بۆ ئەو دروست کرد زاتی یەزدان بە بێ ڕەحمە لە دەرحەق پیاوی بێ دەس فریوی خەلقە دا وەک بەچکە شەیتان گەدای بەستەزمانیش هێندە ڕووتە، نە نانی هەس نە بەرگی هەس لە زستان. لە هەوینا لەبەر بێگاری ئاغا، بە خەمناکی ئەژێ و ئەخزێتە ناولان. کەچی کوێخا ئەچێ دەستی ئەکێشێ، بە گریە و زاری ئەیکێشێتە مەیدان. ئەمەش ڕوونا کە کوێخا چەشنی تانجی بە دەم کەروێشکی بۆ ئەگرێ لە سەرلان ئەوەی نامووسی بێ نابێ بە نۆکەر ئەوی ئینسافی بێ ناچێتە دیوان ئەوەی ویژدانی بێ ناچێتە لای میر ئەوی ڕەحمی ببێ ناچێتە لای خان چ خۆشە زگ بە برسی پێ بە بێ کەوش بە مەرجێ ڕوو نەکاتە شێخ و قوربان گەدا بی یاخو پاشا بی هەر ئەمری ئیتر کلکە لە قێ بۆچی لە دیوان ئەگەر پیاوی وەرە ئارەق بڕێژە بنرکێنە وەکو شێر بێرە مەیدان قەزای ئەو بێڵەئوەی دا بەهەر دا لە دووسەد بڕنەوی دەسکاری ئەڵمان قەزای ئەو داسە ئەوساوی کەتیژ بێ لە سێ سەد خەنجەر و شمشێری زۆر جوان قەزای ئەو تۆزی گا گێڕەی سەپانە لە دوو سەد عەتر و قەسری میر و خانان ئەگەر چی قانعی زۆر زۆر هەژارە بە حەمدیللە بە کەس ناڵێ بەڵێ خان. هۆنەری ئەم زەمانە بێدەنگن بۆیە میللەت لە پاش و پێلەنگن تەزحیە لازیمە لەسەر شاعیر چونکە ڕۆحی ڕەوانی فەرهەنگن خوێندن ئەوا برایی هێنا پێش دوور لە تاڵان و کوشتن و جەنگن ئەو کچانە کە ئێستە ئەیبینی چەندە نازدار و نازک و شەنگن حەیف وا پۆل بە پۆل لە بێگارە زەرد و ژاکا و زیج و بێ ڕەنگن پاڵەوانی بە هێزی کاریگەر بۆچی وا گشت مەلول و دڵتەنگن سەیری پیرانی تێگەیشتوو کەن هەر ئەڵێی گێژ و لێوەی بەنگن بۆچی هەندێ لە زنجەدا خنکا و هەندێ دڵخۆش لە کۆشک و ئەوڕەنگن؟ گەر تەماشای دەس و دەم و چاو کەی، ئادەمیزادە پاکی یەک ڕەنگن. بۆ لە ژینا گەلێ بە مەیل و مراد، دەستەیێ گیری ڕۆزی تەنگن؟ بۆچی نادانی دەوڵەمەند ژیرن، بۆچی زانای بێنەوا نەنگن؟ ئەی دەسەی خوێنەوار و پاشکەوتوو کۆبن و یەک گرن وەکو هەنگن شان ئەکەن شار ئەکەن ئەگەن بە موراد بۆچی ئیتر زەعیف و بێ ڕەنگن خۆمان یەکخەین. با وزەی ئەتۆم و هێزی کارەبا یەک بخەین بۆ ئاوەدانی کوردستان نەک لە پێناوی شەڕ و شەڕخوازیە بێتە مەیدانی قەڵاچۆ و بۆردومان با تەوژمی فیکر و زانین و هونەر یەک بخەین بۆ پیشەسازی نیشتیمان نەک لە پێناوی خیلافی ئارەزوو ببنە بورکانێک لە مەڵبەندی ژیان. هێزی بازووی چینی زەحمەتکێشی کورد فێری پێشکەوتن بکەین چەشنی گەلان نەک لەبەر داخوازی تەنیا چەند کەسێ کەونە کێشە و هەڵمەت و یەکتر شکان دەنگی جووتیاران و وەرزێری وڵات کەینە پێشڕەو بێنە جونبوش بۆ جیهان نەک لەژێر یاسا و ڕژێمێکی شەلە نەک لە ژێر یاسا و ڕژێمێکی شەلە دیل و دەستبڕاو و پێوەند بێتەکان. با ڕژێم دانێین لە بەر سوودی هەموو، ئاشکرا بێ سوودی بۆ پیر و جوان، نەک بە زەبری حوکمی پۆلیسی و بە چەک، کۆت لە پێکە دەست کەلەپچە بێ وچە. با تێبگەین ئەی کوردە بەسە قوڕ بەسەری و شۆڕشی ناڵین تا کەی بە کزی و لارە ملی عاجز و غەمگین سوودێکی نییە بتپەرسی و خزمەتی چەرچل ڕاستەوبە ڕاستۆ بە دەسا ڕووکەرە دەرباری ستالین ئەو دەسبڕە چەند ساڵە بڕی دەستی من و تۆ ڕەبی لە بنا دەستی بڕن کافری بێ دین چەند ساڵە کە تۆ فێڵ و درۆی چەرچڵ ئەبینی نەت ناسیوە هێشتاکو کە ئەو خێڵە لە سەر چین گشت زاڵم و زۆردار و هەموو خوێن مژو دەسبڕ دوژمن بە گەلی کوردو هەموو قابلی نەفرینی ئەو کۆمەڵە بەدکارە لە بۆ نەفعی خسوسی پاماڵی ئەکا حەقی هەموو میلەتی بێتین ئەتکا بە کەری باری عەجەم گاهێ بە ناحەق یا حوشتری ژێر باری عەرەب تاوێ بە سەدقین کوردە وەرە بنواڕە دەوای دەردت لە کوێیە هەر پەیڕەوی لینینە دەواو چاری نەخۆشین. نابێ بە کەر و عەبدی هەموو بەگلەر و توجاڕ لۆرد نابێ بە باخات و گەدا نابێ بە پەرژین سواڵ ناکا لە کەس سواڵکەرێ یا بەچکە گەدایێ کوڕاغا لە سەر تەخت و لە ناو دۆشەکی زێڕین خوێنی من و تۆ ناکەنە پیاڵە لە بۆ ئاغا بیخواتەوە ئاغات وەکوو شەربەتی شیرین ماڵ و سەر و ڕۆحم بە فیدای ئاگری سوورە ئەو ئاگرە پڕ جۆشە ئەکا ڕەجمی شەیاتین چەن خۆشە کە ئەو ڕۆژە بڵێسەی گڕی ئاگر وەک بەڕقی غەزەب دێت و دەشێ لێرەوە تا چین تۆڵەی من و تۆ وەرەگرێ کوردە لە چەرچل ئەو ڕۆژە کەوا خەتمی ئەکا شۆڕشی بەرلین. سۆزی شەماڵ دای لە دڵ سۆزەی شەماڵێک وەک نەسیمی بەربەیان دێتە مێشکم هاژە هاژێ وەک فوارەی قەڵبەزان جاڕی دا بولول لە گوڵشەن ئەی گرۆهی عاشقان سەف بپێکن ڕاوەسن پیاو و ژن و پیر و جوان مەیلی بێداری ئەکا بەختی خەواڵووی کوردەکان دێتە گوێم دەنگێ بە عەقڵم دەنگی بەزم و شادییە نەوبەتی کەیف و دەماخ و عەشرەت و ئازادییە بێستوونە کوردستان و ڕەنجی کورد فەرهادییە. مەرجی خوسرەو وا تەواو بوو فیکرەکەی بەربادیە قەتڵی سەد شێرۆ ئەکا شیرینی دایکی کوردستان شۆڕی شعرم وا دیارە شۆڕشێک بەرپا ئەکا دەشتی وشکی ئارەزووم مڵکی ڕێی ڕیسوا ئەکا. تەرکی کرد دڵ پیسی و خۆ خۆری و وا دانی کە و سەد شوکور وا کوردەواریش هاتە ڕیزی هاوسەران. جەژنی قوربان. وەرە قوربان لە سەیری جەژنی قوربان سەماوەر پڕ لە نار و خانە بێ نان بە هەر جۆرێ برنج پەیدا کراوە لەگەڵ نەختێ کەرەی دێی کانی سانان بەڵام زۆر حەسرەتە بۆ ڕانە گۆشتێ فیدایی چێشتی بکەی وەک قۆچی قوربان ئەفەرمووی گیسکەڵێ یا قەڵغەکۆنی کە وەختێ بێتە سەر مەیدانی ئەشعار وەکوو قانع غەزەلباز و سەناخوان. پەرێشانی ئەی کوردی خەفەتبار و بریندار و پەرێشان ئەی میللەتی بێ پشت و بە بێ یاوەر و عەرویان جێ ماوی لە گەڵ نەوعی بەشەر تاقمی یاران ماڵداری بە بێ ماڵ و سەری بێ سەر و سامان ڕاستۆ بە لە خەو سەیرێ بکە عالەمی ئیمکان کوردینە ئیتر خزمەتی ئەغیار هەتا کەی شوێن کەوتنی بێگانەیی خونخوار هەتا کەی؟ دڵپاکی لەگەڵ عەقرەبی چزدار هەتا کەی؟ هەڵگرتن و ماچکردنی ڕەشمار هەتا کەی؟ عالەم هەموو خەندان و ئەتۆش زاری و گریان. کوردی نەوەرن حاڵی بین زاری و شینم. بۆچ وا بە خەم و قوڕ بە سەر و مات و حەزینم وا من ئەمرم وا من ئەمرم بۆ وەتەنم دیدە گرینم لەم حاڵەتی مەحکومیە بێزار لە ژینم هاوارە دەسا غیرەتێ ئەی کۆمەڵی شێران. ئەی کوردی ستەم دیدە هەتا کەی لە مەلالە بێگانە لەسەر نیعمەتی تۆ وا لە جەلالە بەو خوێنە قەسەم جاریە ئەمڕۆ لە شیمالە بێ خوێن نیە سودت لە جواب و سوالە گەر مەردی وەرە حازرە سەربازی و مەیدان. سەد خۆزگە بەوەی مرد و نەماناوی لە کایە بێ خەم لە خەمی هام وەتەن و باوک و برایە دووبارە دوو سەد خۆزگە بەوەی غەرقی فەنایە نازانێ کە ئەوزاعی زەمانە لە چ دایە سا من چ بکەم دەربەدەر و بێکەس و حەیران. خۆ من بە تەمای تاجی کەی و تەختی قەجەر نیم خاوەن قەڵەمم ساحەبی شمشێر و سوپەر نیم دانیشتووی سەر ماڵم و سەیاحی سەفەر نیم چی بکەم وەکو یارانی ترم بێ سەر و دەر نیم تا ڕۆح لە بەدەنمایە ئەنووسم خەمی کوردان ئەی کوردی جەفا دیدە بەسە قەیدی ئەسارەت نادان بە کوتەک حاڵی ئەبێ دانا بە ئیشارەت ئەم شینی منە بگرە لە دڵ مەیدە بە غارەت تا کەی بە کزی و لارە ملی بەند و نەزارەت هەیهاتە دە هەیهاتە ئەیا جەمعی دلێرە. ئیش کردن. کوڕی کوردم خەری بن بێنە فرمان لە گۆڕنێن تەمەڵی و بێکاری جاران عرەق بڕژێ لەسەر خاکە لەبەر پێت. لەڕێی ئیشکردنا بۆ بەرگ و بۆنان مەڵێ عەیبە مەڵێ ناچم لە بۆ کار مەڵێ ئاواتمە سەردان و سەیران برام عەیبی نیە شوانی و سەپانی ئەبەخشن فەخر و شانازی بە ئینسان بە سەربەرزی بژی تا ماوە ژینت نەکەی ملکەچ کەی نەکەی ملکەچ لەبەر کۆشک و تەلاران کرێکارێکی خاوەن هێز و بازو مەچەک ماندو بکا تاکو ئێواران بە هێزی باوەڕ و شان و دەماری بە دەست بێنێ ژیانی خۆی و خێزان سەپانێکی هەژاری پێ پەتی و شڕ کە خاوەن غیرەتە وەک شێری مەیدان. بە سەربەرزی لە بەر تیشکی هەتاوە درەوکە بەرهەمی ڕەنجی لە هەردان قەزای هێزی لەشی جوتیاری مانوو لە دوو سەد بۆمب و تانک و تۆپی شاران ئەمانە خزمەتن نەک کوشتن و جەنگ هەزار لەحنت لە کوشتار و لە تاڵان ئەمانە بەردی بنچینەی ژیانن ئەمانە خوو ڕەوشتی پیاوی ئازان. خەڕات و پینەچی و دارتاش و جۆڵا هەموویان پەیکەری فەخرن لە بۆمان، نموونەی پیشەسازی ئەم وڵاتەن، لە خزمەتکردنا زیادن لە هەمووان. ئەگەر پێشکەوتنت لا فەرزە قانع، دە فەرموو. هەستە زوو کە بێرە مەیدان. وەسیەت بە پێی ڕۆژگار ئەی ڕۆڵە نەبی تالبی ئینسانی وژدان